ئەڵقەی سی و سێ. پاش ئەوەی کۆبوونەوەکە تەواو بوو، هەستم بەوە کرد خەڵکەکە ناڕەحەت و سەغڵەتن. لەگەڵ دوو برادەردا پێکەوە چووین بۆ نانخواردن، یەکێکیان کەوتە باسی وتارەکە و ڕووی تێکردم و وتی بەڕاستی ئازایەتیت نیشاندا. تێبینەکەیم بەلاوە خۆش نەبوو چونکە نە ئەوەندە ئازا بووم نە مەبەستیشم بوو لە مەسلێکی سیاسیدا دەستم هەبێ کە ڕایی گشتی بوروژێنێ ئەوەی کەوتبووم بە تەواوی باوەڕم پێیان هەبوو لە ناخی دڵەوە بەڕاستم دەزانین ڕاستیەکەی قسەکانی ئەو برادەرە ئێوارانەکەی لێکردم بە سنگان. بەڵام ئەو هەورە ڕەشانەی کە پاش وتارەکە دەهاتنە بەرچاوم هەموو پەرتیان کرد و کە گەڕامەوە ماڵ لە بێڤەرلی هێڵز وەکو هیچ تێ ڕووی نەدابێ ئەوها پاش چەند هەفتەیەک داوایش ترم لێکرام جارە بۆ قسەکردن بە تەلەفۆن لە کۆبنەوەیەکی گشتیدا کە بڕیار بوو لە مەدانی مادیسن پێک بهێنێ کە زانیم بۆ هەمان مەسلەیەک سەر قەبۆڵم کرد بۆ نیکەم کۆبوونەوەکە بە سەرپەرشتی بەناوبانگترین شەخسیەت و رێکخراوی ئەو سەردەمە دەکرا، چواردە دەقیقە قسەم کرد. دوایی قسەکەم لەلایەن ئەنجومەنی کۆنگرەی رێکخراوەکانی کرێکارانەوە بۆ بڵاوکردنەوە پەسەند کرا و هەروەکو لەم بڵاوکراوەی خوارەوەی ئەنجومەندا دەردەکەوێ لەم هەوڵەمدا تەنها نەبووم. لە بڵاوکراوەکەی ئەنجومەندا نووسرابوو، قسەکەی چارلی کە ناونیشانەکەی، لە مەیدانەکانی جەنگی رووسیادا چارەنووسی دیموکراسیەت دەستنیشان دەکرێ، ئەو خەڵکە زۆرەی کە کۆبووبوونەوە و، بەر لەوە ئاگادار کرابوون کە بە چەپڵە قسە بە قسەکەرەکە نەبڕن، لەگەڵ هەر وشەیەکا بێدەنگ دەبوون و قرش هەڵدەهاتن. بەم وەزعە چل دەقیقە گوێیان لە چارلی چاپڵنی هونەرمەندی مەزنی گەلی ئەمریکا گرت کە بە تەلەفۆن لە هۆڵیودەوە قسەی بۆ دەکردن. سەرلێوارەی بیست و دووی حوزەیرانی هەزار و نۆ سەد و چل و دوو، شەست هەزار کەس کە بریتی بوون لە ئەندامانی نیقابەکانی کرێکاران و، کۆمەڵەکانی تری هاوڵاتیان، کۆنە جەنگاوران، ڕێکخراوەکانی کەنیشت، هیتر لە مەیدانی مادسینی نیویۆرک بۆ خۆپیشاندان و پاڵپشتیکردنی سەرۆک فرانکلین دی ڕۆزڤێڵت کۆبوونەوە تا بە خێرایی جەبهەیەکی تر بکاتەوە بە ئامانجی دەستوبردکردن لە وەدیهێنانی سەرکەوتن بەسەر هیتلەر و میحوەردا. سەرپەرشکارانی ئەم خۆپیشاندانە گەورەیە بریتی بوون لە دوو سەد و پەنجا ڕێکخراو کە ئەندامی ئەنجومەنی نیقابیی هەرە گەورەی کرێکارانی نیویۆرک، ئەو ڕۆژە ئاسمان دەدووت حەوراوی شینە و هەور بۆ دەرمان بە ڕوویەوە نەبوو. پشتی مینبەری قسەکردن بە ئاڵای دەوڵەتە هاوپەیمانەکان ڕازێنرابووە و لافیتەی پشتگیریکردن لە سەرۆک و کردنەوەی جەبهەی دووەم لە لایەن ئەو دەریای خەڵکەوە هەڵگیرابوو کە لە شەقام و کوچە و گۆڕەپانی دەورەی مەیدانەکەدا شەپۆلی دەدا. کۆبوونەوەکە بە گۆرانی ئاڵای بە ئەستێرە نەخشێنراو لە لایەن لوسی مۆنرۆوە کرایەوە و چەندین گۆرانیبێژی بەناوبانگی تری ئەو سەردەمەش بەشدارییان کرد. جگە لەمە چەندین هونەرمەند و ئەکتەر و شەخسییەتی بەناوبانگی ئەو سەردەمەی ئەمریکا هاتبوون. سیناتۆر مید بەم قسانە کۆبوونەوەکەی کردەوە. ئێمە تەنها ئەو کاتە دەتوانین ئەم جەنگە بەرینەوە کە کۆمەڵانی بەرینی خەلکی ئاسیا و ئوروپای شکێنراو و ئەفەریکا بە یەک دڵ و یەک سۆز لە تێکۆشاندا بۆ سەربەستی یەک بخەین. سیناتۆر پێپەریش وتی، ئەوەی هەوڵ و تەقەلامان بەبەردا دەدات ئەوەیە کە داوای چاوەڕێکردن دەکات دوژمنی کۆمارەکەمانە. جۆزێف قڕانی سەرۆکی نەقابەکانی کرێکارانی نیۆرکی ژوتی ئێمە پیاومان هەیە کەرەستەمان هەیە ڕێگای سەرکەوتنیش دەزانین کامەیە واتار ئێستا کردنەوەی جەبەی دووەم پێویستە. هەر کە ناوی سەرکۆمار یان جەپەی دووەم یان هەوپەیمانە دلێرەکانمان یان جەنگاورە نەبەردەکان و گەلانی یەکێتی سۆڤێت و بەریتانیا دەهات دەنگی چەپلە و هۆڕا ئاسمانی کەڕ دەکرد ئینجا قسەکەی چالی چاپلن کە لە دوورەوە بە تەلەفۆن دەیکرد پێشکەش کرا. بۆ ئەو خۆپیشاندانەی کە بۆ پاڵپشتکردنی سەرۆک و کردنەوەی جەپەی دوو دەکرێت. مەیدانی مایتسین، بیست و دوو حوزەیرانی هەزار و نۆ سەد و چل و دوو. بڕیاری مردن و ژیانی دیموکراتییەت لە مەیدانەکانی جەنگی ڕووسیادا دەدرێ، چارەنووسی گەلە هاوپەیمانەکان وا لەوێ ئەگەر ڕووسیا ژێرکەوێ، قاڕەی ئاسیا گەورەترین و بەسامانترین قاڕەی جیهان دەکەوێتە ژێر دەستی نازییەکانەوە. لە کاتێکا هەموو ڕۆژهەڵات بە عەمەلی لە ژێر دەستی ژاپۆنییەکاندایە، نازییەکان بە ئاسانی دەستیان دەگاتە نزیکەی هەموو ئەو کەرەستەی جیهان کە بۆ جەنگ یەکجار پێویستە. ئیتر دوای ئەوە چ هەڵێکمان بۆ شکاندنی هیتلەر لە دەستدا دەمێنێت؟ وەزعی نالەباری ڕێگاوبان و گیروگرفتی خەتەکانی پەیوەستی، لە شوێنی ئەوتۆدا کە هەزارەها میل لێمان دوورن و گیروگرفتی پۆڵا و نەوت و لاستیک لە لایەکەوە و سیاسەتی دووبەرەکی دروست بکە و تێکبشکێنەی هیتلەر لە لایەکی ترەوە وەکو ئاردی ناو دڕکمان لێ دەکەن ئەگەر بێت و ڕووسەکان بشکێنێت. هەندێک کەس دەڵێن ئەم جەنگە دەیان بیست، ساڵ درێژە دەکات. بەلای منەوە ئەمە لەسایی شتێکی خۆشبینانە بەولاوە هیچی تر نییە کە دەڵێن دە یان بیست ساڵ درێژە دەخاین. لە وەزعێکی ئاوەهادا و لەبەردەمی دوژمنێکی ئاوا دڕندەدا دوا ڕۆژ هەرگیز پێشببینی ناکرێ و لە تاریکی بەولاوە هیچی تر دەرناکەوێ چاوەڕێی چی دەکەین ڕووسەکان یەکجار پێویستیان بە یارمەتیدانە ئەوان داوای کردنەوەی جەبهەیەکی ترەکەن ئێستا لەبارەی ئەوە ئایا جەبهەیەکی تر بکرێتەوە یان نا لە نێوان گەلە هاوپەیمانەکانا جیاوازییەکی بیروڕا هەیە. جارجارە دەبیستین کە هاوپەیمانەکان کەرەستەی جەنگی تەواوی ئەوتۆیان نییە کە بەشی ئەم جەبهەیە بکا. جارجارەش دەیبیستین کە هەیانە. جاری تریش دەیبیستین کەوا لە وەزعێکی ئاوەهادا نایانەوێ جەبهەیەکی تر بکەنەوە چونکە دەترسێن بشکێن یان دوودڵن لە بەشداریکردن تا بە تەواوی دڵنیا و ئامادە نەبن. بەڵام ئایا دەتوانین تا دڵنیایی دادەزێت دڵمانەوە و ئامادە دەبین هەر چاوەڕوانی بکەین؟ ئایا دەتوانین خۆمان بخەینە مۆڵەکەوە گوایە بە بیانووی وریاییەوە؟ لە جەنگدا ستراتیژیەتی وریایی و خۆپاراستن نییە. ئێستا ئەڵمانەکان تەنیا سی و پێنج میل لە قەفقاسیاوە دوورن. ئەگەر قەفقاسیا لە دەست بچێ، سەدی نەوەد و پێنجی نەوتی ڕووسیا لە دەست دەچێ. لە کاتێکا دەیەها هەزار کەس مردوون و ملیۆنەها خەڵک خەریکن دەمرن. دەبێ بە ئەمینی قسەی ناو دڵی خۆمان دەرببڕین. خەڵک پرسیار لە خۆیان دەکەن. وامان دەکەوێتە بەر گۆکەیێزی گەورەی پێش قەرەوڵ لە ئێرلەندە دابەزیوە و سەدی نەوەد و پێنجی هێزە پارێزەرەکانمان بە ساغ و سەلامەتی گەیشتوونەتە ئەوروپا و دوو ملیۆن سەربازی ئینگلیزی بە کەرەستە و جبەخانەی تەواو ئامادەی فەرمانن، جا کە وەزع لە ڕووسیا ئەوها دژوارە ئیتر چاوەڕێی چی دەکەین؟ هەڵوێستیان هەر جۆرێک بێ دەبێ شتێک هەر بکەین. وریا بن، هەڵوێستی دەوڵەت لە واشنتن یان لەندەن چییە و چۆنە؟ ئەمە مەسەلەیەکی ئەوەندە بڕارەتی نییە کە دوو بەرەکی لەسەر دروست ببێ. ئێمە داوایان لێ دەکەین دەست لە بێسەرەوبەرەیی هەڵگرن و هێزی باوەڕ و یەکێتیی بە ئامانجی سەرکەوتنی تەواو بخەنە دڵی خەڵکەوە. لە بەرامبەر ئەمەدا وەڵامیان هەرچییەک بێ قەی ناکا. ڕووسیا وەکوو یەکێک دەجەنگێ کە پشتی بە دیوارەوە بێ و ئیتر هیچ بوارێکی نەمابێ. ئەو دیوارە قایمترین قەڵای هاوپەیمانەکانە. ئێمە چووین بۆ پاراستنی لیبیا، کەچی بۆمان نەپارێزرا و لە دەستمان چوو، هەر بەو جۆرەش کریتمان لە دەست چوو. بە هەمان شێوە خۆمان بۆ پاراستنی فلیپین و دورگەکانی زەریای ئارام هەڵدا کەچی ئەوانیش فت بەڵام ناتوانین بە هەمان ڕفتار رووسیاش لە دەست بدەین لە کاتێکا کە جیهانەکەمان ژیانمان شارستانیەتمان لەبەر چاوی خۆمانەوە هاورد و خاش دەکرێ دەبێ هەرچۆنێک بێت پەلێک هەر بهاوین. ئەگەر ڕووسەکان قەفقاسیا بدۆڕێنن ئەوە گەورەترین ماڵوێرانی دێ بەسەر هاوپەیمانەکاندا. وریای دەڵەچەکان بن چونکە سەر لە کونەکان دێن لە دەرو دەکەونە هات و چۆ. دەیانەوێت لەگە هیتلەری مەستی پەیمانانی سەرکەوتندا پەیمانانی ئاشتی ئمزا بکەن و دەڵێن شتەکەیکی بەبەرەوە نەماوە خوا هەڵناگرێ. ڕۆڵەکانی ئەمریکا بەگوشت بدەین. دەتوانین پەیمانێکی تند و کاریگەل لەگەڵ هیتلەردا ببەستی. لە فرت و فێڵی نازییەکان وریابن. وریای فرتوفێڵی نازییەکان بن. گورگی نازی زۆر بە ئاسانی دەتوانێت بچێتە پێستی مەڕەوە. ئاشتیمان زۆر لەبەر چاو دەڕازێننەوە و زۆری پیا هەڵدەدەن. بەڵام بەر لەوەی بێینەوە سەر خۆمان وەختێ دەزانین پێمان لە داوی نازییەت ئاڵاوە. دوای ئەوەی تر تەوقی دیلی و کۆیلەی دەچێتە ئەستۆمان و ئەوەی بۆنی ئازادی و بیرکردنەوەی لێ بێ لێمان بە تاڵان دەبەن و ئیتر هەموو دونیا دەکەوێتە ژێر چەکمەی گێستاپۆ. لە ئاسمانەوە حوکمڕانیمان دەکەن. بەڵێ. ئەوەیە ئەو دوا ڕۆژەی کە دێتە کایەوە. کە هێزی ئاسمانان کەوتە چنگی نازییەکان، ئیتر هەموو ناڕەزاییەک دژی سیستمی نازی لە ڕەگەوە هەڵدەکەن. مرۆڤایەتی لە پێشکەوتن دەکەوێ. ماف نە بۆ کەمایەتی، نە بۆ کرێکار، نە بۆ هاوڵاتی نامێنێتەوە. هەموو ئەمانەش لە ڕەگەوە هەڵدەکەنرێن. هەر گوێ بۆ ناوبژیکاران شلکەین و لەگەڵ هیتلەردا پاش سەرکەوتنی ئاشتی بکەین. ڕژێمە دڕندانەکەی وەکو تەوقی عەزازیل لە گەردنی هەموو دنیا گیر دەبێ با ئێمەش خۆ فرێ دەینە ناو ئەم گێژاوەوە هەمیشە چاوێکتان لەو دەڵەچانە بێ کە پاشی هەموو کارەساتێکی ماڵوێرانی سەردێن نەدەر ئەگەر وریابین و ورە بەر نەدەین شت نییە چۆکمان بێنێتە لەرزە دەبیرتان نەچێ کە ورە بوو ئەنگلتەرەی سەرخست و ئەگەر ئێمەش ورە بەر نەدەین سەرکەوتنمان مسۆگەرە هیتلەر خۆی فڕێ داوەتە گەلێ گێژاوەوە. لە هەموو ئەو گێژاوانەدا گەورەتر ئەم هێرشەی ئێستایەتی بۆ سەر ڕووسیا. قوڕ بە سەری ئەگەر ئەم هاوینە نەتوانێ لە قەفقاسیا تێپەڕێ. قوڕ بە سەری ئەگەر ناچار بێ زستانێکی تر لە دەوروبەری مۆسکۆدا بجەنگێ. ئەم جێژاوی تابڵی سەخت و کوشندەیە بەڵام تێشی کەوتووە ئەگەر هیتلر بتوانیاوەها خۆی لە مۆلەکە بهاوێ ئەی ئێمە بۆ نەتوانی با ڕاستی کارمان بدرێتە دەست با بۆمبای زیاتر بەسەر بەرلیندا ببارێنرێ با زیاتر فڕۆکەی ئاوی گلین مارتینیمان بدرێت تێ تا مەسلەی هاتوچۆمان بۆ چارە سەر بکە لەسەر و هەموو ئەمانەوە هەر ئێستا جەپەیەکی ترمان بدەنێ سەرکەوتن لە بەهاردایە با بڕیار دەین لە بەهاردا دەست بکەینە ملی سەرکەوتن. کرێکاران، جووتیاران و وەرزێران، سەربازان، ئەی خەڵکی هەموو جیهان! با بۆ ئەم مەبەستە کار بکەین و بجەنگین. تۆش ئەی واشنتنی ڕەسمی و تۆش ئەی لەندەنی ڕەسمی با ئەمە بکەینە ئامانج، سەرکەوتن لە بەهاردا. ئەگەر ئەمە بیرمان بێت و بیکەینە چرای کار و ڕفتارمان و ڕابەری ژیانمان ئەوە گیانێکمان لە لەشدا دروست دەکا کە بۆمان دەبێتەمای تااقەت و هێز و داڕسانمان تونند و هەنگاومان سوکتر دەکە با بۆ ئەوەی کە لەکردن نایەت هەوڵ بدەین ئەوەتان لەبییر نەچێ کە دەستکەوتە و شاکارە هەرە مەزنەکانی مێژوو بریتین لە تێکشکاندنی ئەو شتانەی کەوا وا نایە لەبەر چاو لە کردن بێن. ماوەیەکم بە ئارامی و بێ زەڵە و گیروگرفت بردە سەر، بەڵام وەکوو دەرکەوت ئەم ئارامییەش وەکوو ئەو ئارامی و بێدەنگییە وابوو کە بەر لە جێژەڵەکە و زریان باڵ بە سەر دنیادا دەکێشێ. بە ڕێکەوت جوانباری ناوێکم ناسی کە ئافرەتێکی ژیکەڵەی تێکسمڕاوی بیست و دوو ساڵە بوو. بووین بە دۆست و وەک وەستم دەکرد زۆری حەز لێ و تێکەڵاویمان پەرە بسێنێ و دۆستایەتیمان پتەوتر ببێ سەران نێشێنم ماوەیەکی زۆرمان بە یەکەوە ڕابوارد پاشەوە جارجارە ون دەبوو پاشماوە یەکسەری هەڵدەدایە لە وەخت و ناوخدا خۆی دەکرد بە ماڵە پاشماوەیەک ونبوون لە ناکاودا پەیدا بووەوە ئەم جارە بە شێوەیەکی سیر شەوی نیوە شەو بە سەرخۆشی و بە خۆ و کادیلاکەکەیەوە دەهاتە بەر دەرگا ناچار دەبووم شۆفێرەکەم وە خەبەر دێن تا ترمبیلەکەی بۆ لێ خوڕێ و بە سەلامێتی بیگەێنێتەوە ماڵ. جارێکیان بە سەرخۆشی ترمبیلەکەی دابوو بە دیوارێکدا و لەوێ بەجێ هێشتبوو. لەبەرەوەی لە ستۆدیۆکانی چاپڵندا کاری دەکرد دڵم کەوتە غایلەی ئەوەی ئەگەر پۆلیس بە تاوانی بە سەرخۆشی ئوتومبیل لێخوڕین بیگرێ ئەمە بۆ من دەبێتە مایەی شەرمەزاری. شیرازەی کارەکەی وا تێک دا ئیتر ئەگەر شەو درەنگ بهاتایە یان تەلەفۆنی بکردایە نە دەرگام لێ دەکردەوە و نە وەڵامت دەدایەوە. ئەویش وە نەبوو کەفیەت بکا و دەستبەردار بێ بەڵکو دەکەوتە بەرد فڕێدان و شکاندنی پەنجەرەکان تا وای لێهات بە تەواوی لێم بووبە مێردەزمە. لەو کاتەدا پێکەوە دۆست بووین. خەریک بووم وەکو ئەکتەرێک لە فیلمێکدا بەکاری بێنم و بۆ ئەم مەبەستە ناردبووم بۆ قوتابخانەیەکی تایبەتی فێربوونی هونەری ئەکتەری. پاش ماوەیەک زانیم کەوا قوتابخانەکەی بەجێهێشتووە. کە لەم بارەیەوە وردە سەرزەنشتێکم کرد، یەکسەر وتی. حەزم لە ئەکتەری نییە. ئەگەر کرێی ڕێگای خۆی و دایکی بە فڕۆکە بۆ نیویۆرک و پێنج هەزار دۆلاری بۆ خۆی بدەمێ، ئەو عەقدە دەدڕێ کە بۆ ئەکتەری لە فیلمەکەدەبدا لەگەڵیدا ئیمزام کردبوو. وتم. دەی، بەسەر چاو، بەو پەڕی شادییەوە. هەردوو داواکەیم جێبەجێ کرد و سەد ئۆخەیم کرد لەسەر ئەوەی کە ڕزگارم بوو لێی. چەند مانگ بەسەر کۆبوونەوەکەی سان فرانسیسکۆدا تێپەڕی کردبوو، ڕووسەکان هەر داوای کردنەوەی جەبهەیەکی تریان دەکرد. ئێستا وا لە نیویۆرکەوە داوام لێ کراوە کە لە کارینج هۆڵ وتارێک بدەم. لە دڵی خۆمدا کەوتمە مەقۆمەقۆ بچم یان نەچم. دوای. هاتمە سەر ئەوەی کە گۆم تا قوڵ بێمە لەی خۆشترە بەڵام بۆ ڕۆژی دوایی جاک وارنەر ئامۆژگاری کردم کە نەچم و کەوتە دڵسارکردنەوەم نەکەی بچی منی ژوتم بۆ هۆیەکەی دەرنەخست هەر ئەوەندە ویتەوە نەکەی بچی بەڵام قسەکانی ئەو لە دڵمدا بە پێچەوانەوە ڕەنگیاندایەوە مەسەلەکار وا ئاسان نەبوو کەوا بێ قڕە دەستی لێ هەڵبگرم بەڵکو و مەدان خوازی دەبیست لەو کاتەیە خەلکی ئەمریکا تەنیا پێویستی بە قسەکەرێکی ڕەوان و بە زمان بوو تا لە دڵیدا لافاوی پشتگیریکردن بۆ کردنەوەی جەبهەیەکی تر هەڵبسێنێ. چونکە ڕووسیا تازە جەنگێکی بردبووەوە، بۆیە بێ ئەوەی گوێم لە قسەکانی وارنەر بێت یەکسەر بەرەو نیویۆرک سوار بووم. لە هۆڵەکە چاوم بە گەلێ شەخسیەتی بەناوبانگی ئەو کاتە کەوت وەک، پێرڵباک، ڕۆکوێڵ کێنت و ئۆرسن وێڵز و گەلێکی تر. بڕیار وابوو ئۆرسن وێڵز لە کۆبوونەوەکەدا قسە بکا، بەڵام کە جێژەڵۆکەی ناڕەزایی هێرشی هێنا بە ئەسپایی خۆی کێشایەوە. بەر لە من چەند قسەیەکی کرد. هەتا بڵێی بێ خوێ و کەم مانا بوو. ئەمە وای لێ کردم ئەوەی بە دڵمدا بێت بیخەمە سەر زار. تاڵقەی داهاتوو بەخواتان ئەسپێرین.